کتێب باشترین هاوڕێ. خوێندنەوەی کتێب و گەڕان بە نێو حکمەتەکانی نووسیندا. کتێبی چێشتی مجێور. نووسینی هەژار مکریانی، خوێندنەوەی ئومێدعالی تۆمارکردنی دلێر سەلیم. گەگرانی ئازیز و خۆشەویست لاوتان لێبێت. خۆشحاڵین لە بەشی بستویەکەمینی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوەلاتان فەرمونون لەگەڵمان بن. هەژاری مکریانی لە گێرانەوەی بەسەرهاتی ژیانی خۆی لەگەڵ حوسێن حزنی مکریانیدا دەڵێ حزنی گەڕایەوە کە لە هەولێر بووم دەچوومە دیدەنی حاکمی ئینگلیس مەلایەکی لەباری کەڵاگەتم دیت لە دەرگای حاکم کز وێستا بوو گوتی سید توخواوا بکە حاکم ببینم چەند ڕۆژە ڕێم نادا حاکم لە جواب باگوتی ئەوە مەلاخەلیلی گۆڕەمەرە ئەوی پێمان سپارت بوو باشی پێک نەهێنا ئێستا داوای پۆڵ دەکا پێی بڵێ ئەگەر خۆی نەشارێتەوە پۆلیسی عراق دەیگرن ئەوسا تێگەیشتم کە ئەو پیاوە مبارەکەی ئەو هەموو مەنگۆڕی بەکوشدا و ماڵوێران کرد کێ نردوویا و ڕسوول ناجی کە ئێمە لە سابڵاگرتمان و دەرکە و جاسووسێکی گەورەی بەریتانیا و دامەنە دەست ڕووسان لە خەزای مەلا خەلیلدا ڕاوێشکەری هەرە نزیکی بووە تەوفیق وهبی وەزیری کار و ڕێوبان بوو لە ئەدیبە بەناوبانگەکانیشە ڕۆژێک شعری لێفەشڕی من بۆ حزنی دەخوێنێتەوە دەڵێ کەمتر شعری وا باشم دیوە خۆزگە و شاعرم دیبە حزنی دەڵێ ئەوە لە بەغدایە و پێخاوس و ڕوت و برسیە بیکە بە کارگەرێکی سادە ئەویش دەڵێ ئەی دەغی لە حزنی پێی بڵێ خۆی بشارێتەوە نەوەک بیگرن حزنی ئیمتیازی مەجللەی زاری کرمانجی کە لە ڕەواندوز دەینوسی و لێ هەڵوە شوێنرا بوو وەرگرتەوە بڕیاریدا کە بیداتە دەست من بەیانیەک برادێک هاات وتی حزنی کتوپڕ مردووە با بچینە سەر قەبران چەندی منێکی دڵتەزیان بوو جەنازەکەی لەسەر خاک درێژ کرا بوو تا قبری تاوا دەبێ جگەل لە من و برادەرەکە هیچی کەسی لەلا نەبوو بیرم لە قەدر نەزانی کوردان دەکردەوە گریانێکی زۆر بە کۆڵگرتمی و پێم وایە تەنیا کەسێک کە بۆ مەرگی گریابێ من بووم. حزنی کە بە جاسووس و هەمەکاری ئینگلیسیان دەزانی زۆر بە فەقیری مرد. جگە لە کتێبخانەکەی هەموو ناوماڵ یەک دوو بەڕۆ چوار نیمکەتیدار بوو، مناڵی نەبوو، ژنەکەی کوردی تورکێ بوو، گیێ و کتێبەکانی برد، ناوماڵ بۆ ژنما و کارەکەری ماڵانی دەکرد. لە کاتی شەردا ئینگلیسیان ڕادویەکیان لە شاری حێفا خستبووە کار کە مامۆستا گۆران، ڕافێخ چالاک، شێخ حەسەن ناوێک ڕۆژانە دو سعات بەرنامی کوردیان لەوێەوە بەڕێوە برد لەبیرمە بۆ یەکەم جار لە گردیگلان گوێم لێگرت ڕەفیق چالاک وتارێکی لەسەر چارەڕەشی کورت خوێندەوە کوڵ هەڵی گرتم و تێرگریام ئەویش دوای شەڕ هەڵگیرە تووشی هەر کوردێکی سەرناز بام داوای کاری لێ دەکرد تووشی هەر کوردێکی سەرناز بام داوای کارم لێ کرد دکتۆر جعفر حەولیدا ببمە فەڕاشی مەدرسەی فەیلی نەکرام مامۆستا قادر قەزازێک هەبوو زۆری کار بەدەست بوو دەشی ناسیم کێم لە باتی کار پنج فلسێکی بۆ ڕداشتم بێدەنگ بەجێمێشت شەوێک برادرێک هاتوتی حزبی پارتی ڕایسپاردوم کارێکم لە ڕێستۆرانتێک بۆ دیتویەوە مانگی بە چوار دینار و نانو پێخورد ئای لەو خۆشیە ڕستورانێکی زۆر گەورە بە ناوی خەام دوو کورد بە ناوی ئەحمد خواجا و ڕشتی بەگ دەگەڵ عەرەبێکدا کردبوویانەوە ئەحمد خواجا لە هەوڵانی شەخ مەحمود بووە مێژوویەکی بەناوی چیمدی نووسیوە ڕشدی کوردێکی حەڵابی بوو کاری من ئەوە بوو قاپی بەتاڵ لەبەر خەڵک هەڵگرمەوە وڵات بماڵم و کاشی بستڕمەوە یاریدەی قاپ شۆر بکەم ئێوارانە 22 مێز و هه کورسی ئاسن بەرمەسەربان سەعاتێکی پاشنیوە شەو بیان هێنمە خوار سەعات دوی پاشنیوە شەو لە سربان خۆ درێژکەم و سەری سەعات پێنج دیسان ملێنێمەوە لە سەعات دوازدەی نیوەڕۆ بۆ سەعات و نیوێک وچان و ئیسراحەت بێ چەند کەسێکی تری هاوکاری تێدا بوو کە یەکیان کوردێکی سابلاغی بەناوی محەممەدی ڕەشادی بوو کە ئێستا زێرنگەرێکی زۆر دەوڵەمەندە. چەند کوڕێکی خەڵکی سولەیمانیش هەبوون کە باب و شربەتی مێوژیان دروست دەکرد ئارەقیش لەوێ دەفرۆشرا. ڕۆژانە تێکرا 20 سەعات پتر ماندوو دەبووم و سەری خۆم پێنە دەخورا نیوەڕۆ شەو نەفرۆشراویان دەداینێ بەیانیان سەمونێکی ڕقەڵاتوی لە کەڵکی خوران کەوتویان بە چایەکەوە کە بە حەبی سوکەرین شیرین دەکرا جیرەمان بوو ئەو دەم سێ دەست کەرەوز بە فلسێک بوو. ڕۆژێک دەستم بردنیوە دەستکە کەرەوزێکم هێنا کە بیخەمە ناو سەمونونەکەم دوژمنی ڕای ئیمانت بێ خاوەن ڕستورانت لە دەستیان دەرهێنام و فەزیحەتی سەگیان پێکردم شەڵوارێکی زۆر ئەستوری پینەکراو کراسێکی شەڕ و بێقۆڵ جلو بەرگم بوو پێخواز بووم لە گەرمای هاوینی بەغدا هەموو لەشمان هەمیشە لەبەر ئاراقە جڵقی دەهات تەنانەت نیان دەهێشت نیوەڕۆیان لەبەر دووشی ئاودەستخانش ئەو بە خۆداکەین نیان دەهێشت لەبەر سێبەر خۆ درێژکەین سەر لە هەوڵەوە لەو شاگرد گارسۆنیە زۆر بە خۆمدا دەشکامەوە بە تەقیەوە ئامان و دەفرم لە پێش مشتری لە ئابرد بەزەشم بە خۆمدا دەهات بەیتێکی مستەفا بەجی کوردیم هاتەوە بیر سەبا یارانی مەجلیس گەردەپرسن حاڵی زارم لێت بڵێ کێشایە مەیخانە دوو چاوی بێچوعیارێک بێچوعیاری ئەو شاعرە بەچکە ئاغایەکی لوسکەڵە بووە بێچوعیاری من کوردستان و چەندین ملیۆن کوردی لێ قەوماوە بۆشی بچمە سوچی مەیخانە و لەوەش ڕازیلتر بم جێشانازیمە ئیتر بەڕاستی ئەم بیتە شێرە شەرموتەقی لابردم و زۆر بەڕاشکاوی کاری خۆم دەکرد لە بیرمە ڕۆژێک نردیانمە شوێنێکی دوور کە قالبەسە هۆڵیان بۆ بێنم پێخاوز بووم ئەرزی خەیابان لاقی دەسووتاندم لە تاوان هەرغارم دەدا کە نەمدەوێرە زۆر پێم و ئارزکەوێ زوو هاتمەوە خاوەن ڕستۆران گوتی ئافریم زوو هاتیەوە ئەو جار هەر تووە نێرم شەوێک میوانی بووک هێنان بوو زۆر شلوغ بوو ئەحمەر خواجا گوتی دەزانی بنووسی وتم بەڵێ وتی وەرە لەبەر سندوق ڕاوەستە هەر شیوێک دەچێتە دەر بینوسە کابرای خاوەن میوانیش دەینوسی کە هاتیە حیسابکردن حیسابی کابرا لە هی من پتر بوو ئەحمد خواجا دەیگوهی ئەو ڕاستە لە من تۆڕە بوو کە سەهم کردووە چقا پەیدا بوو کاتی لە ئاشپەزیان پرسی حسابی من ڕاز بوو خاوەن میوانی نیو دیناری بە خەڵات دامێ ئەحمد خواجا دەدەستم نووسا لەیساندم. ڕۆژنامە بەدەفلس بوو نەم دەتوانی بیکڕم جارجارە لە خەڵک بەجێ دەما دەمبرد و تەماشام دەکرد ڕۆژێک دوو پۆلیس بە باوەشە کتێبەوە هاتن بە کابرای خاوەن ڕستورانتیان گوت یەکیان بکڕە هەرچەندە زیقاندی کە نایکڕم چارەگە دیناریکیان لێساندوو کتێبێکیان بۆ داناو ڕۆیشتن کابرا لە کتێب نەوی و تاهێزی تێدا بوو فڕێدا و چەند جوێنێکی هەواڵەی دەوڵەت کرد چون کتێبم لە ناوخۆڵ هەڵگرتەوە دەستێنێک بوو بە عەربی جڵفەی ناو بەغدا نووسرا بوو زۆرم کەیف پێهات کە زۆر وشەی بەغدایانم فێردەکە ڕەنگە 20 جارم خوێند بێتەوە ڕۆژێک کابراایەکی زۆر بە سەروسیمە هاتە ڕستوران من کە چوم قاپە بەتاڵەکانی بەردەمی هەڵگرم بەبێ ئەوە چاو لە منکە بەسەرتەوە گوتی تۆ هەژاری گوتم بەڵێ گوتی من ئەمین ڕەواندزی ئەفسری مەشهورم ویستم حولت بۆ بدەم لە سەحرا سەر ئەمەلیت بدەنێ بەڵام لام وا باشە بچێەوە ئێران دەڵێن ئافواتی شا دەرچووە منیشوتم قوربان هیچ زەحمد مەکێشە من ناچمەوە ئێران ناشچمە سەحرات لێرە هیچ نەبێ سێبەر هەیە نانیش هەیە زۆر سپاست دەکەم ڕۆژنامە نووسێ بووی مستەفا خۆشناو و محەممەد مححمود قودسی خەیرله عزت عبدولعزیز کە ئەفسەر بوون و چوون یاریدەی بارزانانی حکمی ئادامێن دراوە ئیتر ڕستۆران هەرجمەی دەهات کوردی بەغدا و سولەیمانی بۆ نەجاتیان تێدەکۆشین و لەوێ کۆ دەبوونەوە لە پەناوە گوێم هەڵدەخست کە بزانم خەبەر چییە. ئاخری ئێعدام هەرکران و لاشەکانیان بردەوە شوێنی لەدایک بوونیان منیش هەر ئەوەندە بوو لە پەنایەکەوە چەند فرمێسکێکم هەڵوەراند. جاریوا بوو خواردنم لە ڕێستۆرانەوە دەبردە ئوتێلان جارێک کە بابم برد بۆ شێخ عەربێک بە ناوی عبدوڵایاسین لە شێخە هەرزلەکانی نێوانکووت و ئەمارە کە بابی سلێمانی زۆر لێ خۆشهات ڕۆژی دواییش داوای کردهبوو بۆم برد هێشتا لە بەردەویم دانە نابوو قاچم تێک هاڵاو کەوتم و قاپشکا و کە بە پەژ و بڵاو بوونەوە لە ترسان و لە حێرسان فرمێسکم پەڕیە چاو گوتی گوێ مەدەیە تەلەفۆنی کرد کە من قاپەکەم شکان دوو دیناری بۆ نردن نیو دیناریشی بەخششدا بەخۆم گوتی ئەگەر دەبیە خزمەتکارم و دەتوانی لە سەحرابژی ژنت بۆ دێنم ڕەشماڕت دەدەمێ مانگێ دە دیناریش حقوق منیش وتم چۆن نایم دەستیشت ماز دەکەم ژنیشم ناوێ خوا ڕاوەستاوت کە وتی دەجا سبەی سعا شەش وەرە بەر ئوتێل شەو لە خۆشییان نەمزانی خەوچیە شەڕە و پەتون پێچایەوە لە جەنگەی گەسکدانی بەیانیدا کۆڵەپشت لەسەرشان لە بەردەرکی ئوتێل شەتل عەربی وەستام و نیو سەعات هەل لەرزیم تا شێخ تەشریفی هاتە دەر تێلەکەیان لەسەر ماشین دابەست و پێیوتم خۆ دەزانی کە بابم بۆ دروستکەی من ژوتم نا بەداخەوە بەڵام هەموو کارێک دەکەم وتی شڕێ بۆ فرێدەنەوە وامزانی کەبابی سولێمانی دەزانی بە هەناسە ساردی هاتمەوە جەهنەمەکەی خۆم و نەمدەزانی جوابی پرسیارکەران چی بدەمەوە ماڵی مام حوسێن لە ڕێستورانەوە چارەگە سعاتێک ڕێبوو نیوەڕۆیان ناچار دەچوومەوە ئەوێ ئاوم بەخۆدا دەکرد و بڕێک ڕادەکشام ڕۆژێک لەم ڕێگەیەمدا تووشی مغازەیەکی کتێبفرۆشی بووم کە هەموو کتێبەکان باسی ئاینی خاچپەرستی بوو. تابلۆیەک بە پەنجەرەکەەوە درابوو، ڕۆژنامە خوێندنەوە بە خۆڕایی، وتم بەخوا باشە، با بچم، کابراایکی پیر هەشتانەوە ساڵە لوت کورتی سوور گوێپان لەسەر کورسیە قوت بووەوە جێگەی نیشاندام دوو لاوی عەربیشی لێبوو پڕم بە ڕۆژنامە داگرت و بەخۆشیەوە لێم دەڕوانی گوتم ئیسراحەتی نیوەڕۆم لێرە دەگوزارێنم چەند تابلۆیەک بە دیوارانەوە بوو نووسرابوون ئەگەر مجادلەی دینی دەکەن هەرگیز تۆڕامە بن بە زمانی نەرم و خۆش یەکتر بدوێنن کابرا کە بۆ خێراتن دواندمی گوتی بە لەهجتدا وا دیارە عەرب نیت منیش وتم نا کوردم بە کوردی گوتی زۆر باشتر من سی ساڵ لە سابلاغ و ده ساڵ لە تەورێز ژیاوم تەبلیغاتی دینی مەسیحیم کردووە ئێستاش ئەوە تەرجمەی کتێبێکم بەدەستەوەیە کە بە فارسی بڵاوم کردوێتەوە و دەیکەم بە عربی خۆفارسیش دەزانی وتم بۆچی کەم تا کوڕێک وتی با بڕێکت بۆ بخوێنمەوە منیش وتم بەخوا من هاتووم ڕۆژنامە بخوێنمەوە ئەوی وتی نە دەبی هەر گوێم لێ بگری زۆر بەفاایدەیە ملێکم نار کردەوە وتم بەڵێ فەرموو ئەویش وتی ڕۆژێک لە ڕۆژانی بەهار کەربەلایی زەینل ئابدین و یوسفی هاواکیان چوبوونە سەیران لە شاگوڵی یوسف خەریکی چالێنان بوو کەربەلایی نوێژی دەکرد لە دەمینان خواردندا یوسف پرسی چەند ساڵە نوێژ دەکەی ئەویش وتی 45 ساڵ پاشان پرسیاری لێ کردەوە چەند نوێژت کردووە چەند ڕکاتی تێدا بووە وەڵامیدایەوە نازانم ئەو وتی من حسابم کردووە دەکە ئەوەندە هزار ڕکات ئەو هەموو مسلمانان لە دنیادا لە هەموو کاتێکدا لەبەر خوددا پاڕاونەوە بمان خەسەر ڕێگەی ڕاست ئەدی خوددا کە دوعاان لێ قبول دەکە گوتم بەسمە تێگەیشتم جەنە فاتیحا قسەی خدایە فەرمانی داوە مسلمان لە ڕکاتە نوێژدا بیڵین وەک ئەوەیە کە ئێواران سربازان فێرکراون بڵێن بژی مەلیک فەرمانە دوعاانە ڕەنگە تۆ قورآن بە قسەی خوددا نەزانی وتی شتی وا مەڵێ قورآن زۆر گەورەیە لە چەند جێ بە ئاشکرا باسی مەسیحی تێدایە کە لە فوی خوددایە منیژوتم باه بە چەند مبارەکە لا توایە هیچ قسەی پیاغمبەری تێدا نییە وتی بڵێ ئەوانەی قولیان تێدایە واتە بڵێ بێشک فەرمایشتی خوددایە منیشوتم کەوا بێ محەممەد بێ قولەکانی بۆ خۆی لێ زیاد کردووە کە قورآان دەڵێ هەرکەس جگە لە ئیسلام دینێکی دیکە هەڵبژێرێ لێ قبول ناکرێ قسەی خوددا نییە ئەو کابراایشوەتی من ئەوە ناڵێم منیژوتم تۆ بڵێ شەرم و تەقی پێ ناوێ وەرە هەردووکمان بڵێن محەممەد بە ناوی خودداوە ئاەتی خستونە ناوقورآان و دزی کردووە کەسێک دز و بوختان کەربێ بۆ پێغەمبەر نابێ ئەو ساوەرە پێم سلمێنە کە مریەم لە فوی خوددا ئاوز بووە و ئەو کچەجوولەکە جوانە کەس لاقی نەکردووە ئەویش وتی کوڕە تۆ دەڵێ چی قورآن ئاشکرا دەڵێ منژوتم گوتمان قورآن بڕوای پێ ناکرێ چونکە خاوەنەکەی بە زمانی خواوە هەڵی بەستووە ئەویشوتی جادەڵی چی؟ منیش هەڵمدایە وتم دەڵێم ئەو هەموو مسلمانە دەربارەی پاکی مریەم و ئیساوە بەهۆی قورآانەوە دەمیان بەسراوە ئێوە حەول بدەن قورآانان زۆر چاپکەن با مسلمان هەموو بزانن کە مەسیح زۆڵ نەبووە چارتان هەر ئەوەیە کابرا سەری سوورما وتی ناوچیە وتم ناوم عزیزە وتی عزیز هەستە بڕۆ جارێکی دیکە نەیە وام دوکانە کلک لە گەڵۆزدا دەرکەوتم و پەکی ڕۆژنامەی بە خۆڕایم کەوت حۆزنیم و بیرهاتەوە کە لەسەر شافعێتی هەڵدانی خواردەبوو دوو مانگ بەو پەڕی چەسانەوە کارم کرد مانگیەکەم گوتیان دوایە حقوقت ئەدەینێ مانگی دووهم گوتیان نیمانە و نایدەین حەمە ڕەشادیش وەک من هەشت دیناری دوومانگەیان نەدایە گوتی باشکایت بکەین وتم من نایکەم ئەو چوو دوو پۆلیس و دەرەجدارێکی لەگەڵ خۆی هێنا گوتیان حەقی و فەقیرە بۆ نادەن خاوەن ڕستۆران گوتی جارێ فەرمونون ئیسراحاتێک بتەن، خاوەن ڕێستوران گوتی جارێ فەرمونون ئیسراحاتێک بکەن بتڵێ ئارەق و کەبابیان بۆ بردن تێریان خوارد و هەمەیان وەبەر شەق و زلەدا پیانوت نامەردیلات ئەو پیاوە نەجیبانە چۆن حەقی تۆ دەخۆن من هەر ئەوەندەم بۆ کرا حەسیر و پەتوەکەم لەسەر شاندانیم و بێمەوە لای مام حوسێن لە ڕێستۆرانتەکەدا نامم بۆ کرێکارەکان دەنووسی و ئەوانیش تیغی ڕشتاشین و سابونیان بۆ دابین دەکردم پەکم لەسەر ئەو دوانە نەئەکەوت ڕۆژێک کرێکارێک کە چەندجار نامم بۆ نووسی بووتی وەرە لەسەر حسابی من بچۆ لای قەحبەیەک گوتم چەندی تەیەچێ گوتی نیو دینار گوتم کاکە چارەکە دینارێکم دەیە و ناچم گوتی سابەخوا نەچی فلسێکت نادەمێ پێم سیر بوو چۆنە بۆ کاری خراپە وا دڵاوان و بۆ خێرێک وا دڵکوێرن زۆربەی خەڵکی تریشم وا دیوە نازانم سڕەکەی چییە دەستم کرد بە هەمباڵی کردن بەڵام هەمباڵێکی لۆکس دەچووم لە بەر ئوتێلی گەورە ڕادەوەستام گارسۆن بانگیان دەکردم چەمەدانی میوانان کە دەڕۆیشتن بەرمەدەر و بۆیان بارکەم خۆیان و خدایان شتێکیان دەخستە مشتمەوە شەوانش لە بەر هەیوانی دیوەخانی نەقیب لێی وەردەکەوتم. سید ئاسم مرد ئاموزایەکی پیری ئەویان کە ناوی سید برایم بوو کردە نەقیبی غەوس مام حوسێن لای نەقیبی تازە بەنۆکەری دای مەزراندم کە مانگێ چوار دینار و نان و پێخۆرم بداتێ گەسک لێدان و کاشی ماڵینم نەما حاجی حەسەنێکی ئەفغانی حاجی کەرامەت ناوێکی پاکستانی ئەحمد ناوێکی هندی کارە گرانەکانیان دەکرد کاری من ئەوە بوو نەهار و شامسینی بۆ سید برایم بەرم و لە ماستا و دروستکردنی من زۆر کەفی دەهات سید برایم 500 خانۆبەرە عرەسەی گەڕەکی ئەرمەنیانی هەبوو پتر لە 200 دوکان و خانوویتری لە بەغدادا بەکرێدا بوو دەیانگوت 5 میلیۆن دیناری لە بانکدایە بەڵام دیسان چاوی لە فرس و دوفلسی زیارەتکەرانی هەندی و کورد بوو جنگنێک بوو هەمیشە دەتگوت دڕویوە بن کلکی دراوە بەڕاستی شێتێکی تاوا بوو باغێکی خورمای هەبوو بە دوازدە هزار دینار بە ئیجار چوو بوو شەوێک دەگەڵ ئیجارەداری باغەکەی لەسەر ناوی جۆرە خورمایان بوو بە هەرایەن دایە بەرجی نێودان و وهای دەنەڕاند کە هەموو نووسوی حەساری غەوسی لە خەوڕاپەڕان پێدەگوو سەگ باب چۆن من دەڵێم ئەو خورمایە ناوی سوورە کێوی لێ و تۆ دەڵێ نەخێر قامکی بووکە ڕۆژێک دیتی ڕۆژنامە دەخوێنمەوە کردی هەرا مەمنوع ئاکاکە مەمنوع ڕۆژنامە بخوێنیەوە مێشکت تێکەدا تۆ نۆکەری منی نابێ کاریوا خراپ بکەی بۆ نەکبەتی خۆی لایوا بوو فارسی دەزانێ شتهایەکی کاوێش دەکرد نەمدەزانی چ زمانێکە ڕۆژێک وێران بڵێم ئەفەندی ئەو فارسی نییە من شتێک لە فارسیە زانم سیر بوو کە تۆڕە نەبوو گوتی باشە فێرم کە نازیرەکێک بوو لام وا بوو خوامێشکی نەخستۆتە سەریەوە خولاسە ببوومە ئاجودانی نەقیب دەگەڵی دەچوومە باخەکەی خانوویەکی خۆشی لە دروست کرد بوو جارێک ئیجارەداری باغ بە من و شۆفێرەکەی گوو سەر و دەسترم بدەنیە خورماتان بۆ تێدەکەم بەڵام ئەفەندی نەزانێ هەرچەند من ئیجارەدارم و ئەو حەقی بەسەر بەریەوە نییە و من لە ماڵی خۆم بەشی ماڵەوەی دەدەم و دەبێتە میوانم بەڵام بیبینێ من خورما بە ئێوە دەبەخشم هەردووک چاوی شوێر دەبێت لە خەسیسان ژنی نەبوو کوڕێکی هەبوو بە ناوی شەمسەدین لە قەستێکی دووردا دەژیا کابانی ماڵی ئەو نوریە بوو کە باسی کرا سفرە چیش من بووم ئەفەندی زۆر مسلمانێکی بە نوێژ و ڕۆژوو بوو هەمیشە ورتەیە هات دوعای دەخوێند زەکاتی پۆل و خورمای نەدا بەڵام ڕۆژانی جمعە 200 تاق فلسی دەکردە کیسەیەکەوە بە سوالکەرانی بەردەرگای بارەگای غەوسەوە دەگەڕا فلسێک و دوو فلسی بە هەریەکێکیان ئەدا ناوبانجی بە خێرۆمەند ڕۆیشتە بوو لەو خێربەخشینەوەدا مەلایەکی بەناوی غەزالی لە دواوە دەڕۆیشت ڕۆژێکی جمعە پ فلسیەکی دامێ گوتی بچۆ بیدە بە فەقیران و بڵێ هی فلان کەسە لەبەر دەرگاژنێکی کوێرم دیت پنج فلسیەکەمدایە و گوتم سید برایم نردوێ و گورجی هاتمەوە خزمەتی سرتەیەکی دەگەڵ مەلا کرد مەلاگوتی پۆڵەکە چ لێ کرد وتم برد مەلای ژنەکوێرەکە لی پرسی کەس پنجافلسی داوی ژنەکە پوڵەکەی هەر لە دەستیدا بوو نیشانیدا گوتی سید برایم بۆی نردم ئەفەندی کە دڵی خاتر جەم بوو نەمدزیوە گوتی تو کوڕێکی ئەمینی بەڵام دەبواە بیدێ بە پ سوال کرد منیشوتم ئەفەندی جارێکی تر من خێری تۆ نابەخشمەوە با مەلا ئەو کارە بکە. ئازیزان و خۆشەویستان لێرەدا هاتینە کۆتایی بەشی بیستویەکەمینی خوێندنەوەی کتێبی چێشتی مجەوری هەژاری مکریانی تا بەشێکی تر شەوتان شاد ژیانتان ئارام.